مسوڵمانان سڵاو و ڕەحمەت و بەرەکاتی خوا بڕژێ بەسەرتانا و خوای پەروەردگار مۆفەق و عاقبەت خێرمان بکات وتاری ئەمڕۆ هەینی باسی بەهار و نەورۆز و زیندووبوونەوە ناونیشانی وتارەکەیە خوای پەروەردگار کاتێ کە دەمرێ، دانەوێڵەکان و تۆوەکان لە کون و قوژبنەکانی زەویا ون دەبن وەک مردووی ناو گۆڕەکان.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 نیشانە هەیە بۆ ئەو کەسانەی کەوا عاقڵن. ئەمە بە بێ مەبەست نییە، هەدەفێکی گەورە لە دوایەوەیەتی، ئەم کەشکەشان و خۆر و مانگ و شاخ و دەشت و ئاو و هەوا و خاک و مرۆڤ و زیندەوەر و گیانلەبەران هەدەفێکی گەورەت هەیە لە دروستکردنیان، بۆیە داوات لێئەکەین فقنا عذاب النار لە ئاگری دۆزەخ بمانپارێزە لە ڕۆژی قیامەت. مەمان کە بە سوتەمەنی دۆزەخ بەڕێزان لە قورئان شانزە جار عیبارەتی ئولی الالباب هاتووە شانزە جار دووبارە بووەتەوە هەموویشی بەسراوە بە بیرکردنەوە و سەرنجدان و وردبوونەوە لە مەخلوقاتی خوا و لە کەون کەواتە جێگەی خۆیەتی لەم کۆتایی زستان و ئەوەڵی بەهارەدا ئێمەیش ناوی خۆمان تۆمارکەین لە ڕیزی ئەوانەی کە عاقڵن کە کرۆک و عەقلیان هەیە و بیری پێەکەنەوە سەرنج بدەین و ورد ببینەوە و تێبفکرێین و نزا بکەین دوعا بەڕێزان بەهار خۆشترین فەسڵ و وەرزی ساڵە وەک تەمەنی لاوی وایە لە ئینسانە لاوە و جوانە و پڕ لە جوانیە چستە و چالاکە شەو و ڕۆژ تایدا بەرامبەر دەوەستن لە شەوی بیستویەکی سێ کە ئەم شەوە سعات دوانزەی شەو شەو ڕۆژ یەکسانە بن نە ڕۆژ درێژترە لە شەو نە شەو درێژترە لە ڕۆژ ئیعتیدال و میان مامناوەندێتی لە گەرما و سەرمایشا دەست پێ ئەکات بۆیە ئەم کاتە و ئەم ڕۆژە بە سەرەتای ساڵی تازە و بە بەهار دیاری کراوە و ناوی براوە ستەمنامێنێ نە سەرما لە گەرما و نە گەرما لە سەرما، نە شەو لە ڕۆژ و نە ڕۆژ لە شەو. هەموو ساڵێک گەلانی ئاریایی و هیند و ئەوروپی مەراسیم ساز دەکەن و نەورۆز بە جەژنی نەتەوەیی خۆیان دەزانن. گەلی کوردیش یەکێکە لەو گەلانە کە ئەگەر خاوەنی بۆنەکە نەبێت بە تەواوەتی ئەوا بەشێک بووە لەو گەلانە و، خۆشیان خۆشیان دەربڕیوە دیارە خۆشی و شادی دەربڕین بە هاتنی نەورۆز و بەهار نەعیبە و نەگوناحە ئیمڕۆ لە هەموو دنیاوە کورد و گەلانی تریش دەڕۆن بۆ شاری ئامەد لە کوردستانی باکوور بۆی بەشداری جەژنی نەورۆز بکەن لەوێ یادی نەورۆز ڕۆژی نەورۆز چی ناوە لێی ناوی بنێن نەورۆزی ئامەد هێندەی بانگەشەیە بۆ ئازادی و سەربەستی گەلێک کە زیاترە لە بیست و پێنج ملیۆن کوردزمان لەم چەرخی سەدەی بیستەمەدا، بیست و یەکەمەدا، مافە سەرەتاییەکانی ژیان کە ئازادی قسەکردن و نووسین و ڕادەربڕین و هەڵبژاردنی بەرنامەی ژیانە، ئەم گەلی کوردە لێی بێبەشە. بۆیە شینی نەورۆز شینی گەلە. شینی ئاگرپەرستی نیە با ئیسلامیەکان و ئەوانەی حەزیان لە قورئان و لە دینە یەکسەر مۆرگێکی کافری نەکەین بە بەری نەورۆزا با مۆری لێ نەدەین هەرکەس نەورۆز کایتر بێدینە و ئاگرپەرستە و مەجوسیە نا وەڵڵا وا نیە نا وەڵڵا وا نیە من ئاگر بە خزمەو کاری خۆم ئەپەرستم چۆن ئینسان خوا بە خزمەو کاری خۆی ئەزانێ من ئاگر قاچی پێ ئەکەم خۆمی پێ گەرمەکەمەوە جلەکانمی پێ وشکەکەمەوە چێشتی پێ لێ ئەنێم گۆشتی پێ بژێنم کەی من ئەبم بە ئاگر پەرست کەی قەرارە من ئەگەر ئاگرم کردەوەی تر من ئاگر پەرست بم مەجوسی بم تەم نەزەری کورتبینی زۆرێک لە موسڵمانان ئەم پەنەی داوە و ئەم زەرەرەی داوە بەڕێزان گەل نەورۆزی کردووە بە بیانی بۆی بڵێ حکوومەتی تورکیا حکوومەتی ئێران حکوومەتی عەرب حکوومەتی سووریا من هەم من گەلێکم ئەمە یەکێکە لە ڕۆژەکانم. ئەمە یەکێکە لە یاداوەرییەکانم. ئەگەر ئازاد بووایە، ئەگەر سەربەخۆ بووایە، لەوانەیە پەنای بۆ هەندێک شتی تر نەبردایە. ئەوە تەسەوری خۆم نییە، تەسەوری دەیان عالم و زانایە لە مێژووە. کەوا هەمیشە بۆنەکانیان قۆستووەتەوە کە بە پیاوانی گەلی کورد بۆ دەربڕینی هەستی نەتەوایەتی پیرەمێردی شاعر لە سلێمانی لە گردی مامەیارە و لە کارێزی وەستا شەریف ئاگری نەورۆزی کردوەتەوە بەڵام حکومەتی ئەو کاتە وتویان ئەمە ئاگرپەرستە، ئەمە بێدینە، بۆ ئەوەی نەشئەی کوردایەتی لە دڵی رۆڵەکانی گەلی کوردا بمرێنن. من بانگەشە ناکەم بۆ نەژادپەرستی. من لەگەڵ ئەوە نیم هیچ گەل و نەتەوەیەک خۆی بە گەورە بزانێ و بەرامبەرەکانی سفر کا. نا، ئەو نەعرەتە پێڵن جاهیلیەت. ئەوەیە پێغەمبەری خوا ئەفەرموێ، دعوها فانها منتنە، عەرەب پەرستی، کورد پەرستی، فارس پەرستی، تورک پەرستی، نەژاد پەرستی، ئەوەیە پێغەمبەری خوا ئەفەرموێ وازی لێ بێنن بۆگەنە، ئەگینا ئەگەر تۆ بتەوێ. خاوەنی بوون بیت، خاوەنی کیان بیت، خاوەنی زمان بیت، خاوەنی مێژوو و کەلتوور بیت، خاوەنی نەتەوەی خۆت بیت، سەربەست بیت، داری دەستی کەس نەبیت، پیاوی کەس نەبیت، بە گۆرانی کەس ئەڵپەڕکێت نەیە، لە کوێی قورئان و دینە ئەمە قەدەغە کراوە؟ ومن آیاته. لە نێرێک و مێیە ئادەمیزاد گشتان گشتان دروستم کردوون یەک نێر و یەک مێ دوایی کێڕاومن بە قەبیلە و شەعب و هۆز بۆی تەعارف کەن بۆ یەک بناسن کەواتە ئەم میلەتە ئەم گەلە زۆر مەزڵوم و بەشبراو بووە لە مێژووە بە هەموو جۆرە زڵمی لێ کراوە جا من نامەوێت هانی خەڵکی بەم بڵێن بڕۆن ئاگرکەنەوە نەخێت نامەوێ بڵێم تەقدیسی ئاگر بکەن استغفراللە ئاگر خزمەتکارە ئاگر یەکێکە لە مەخلوقاتی خوا خوا مسەخەری کردووە بۆ خزمەتی تۆی مرۆڤ چێژی لێوەربگری لەزەتی لێوەربگری نابێت پیرۆ سەیریکەی گەورە سەیریکەی خەتەرەکە لەویایە وابزانی ئاگر یا با یا ڕووناکی یا تاریکی شتی بەدەستە نا الا له الخلق والامر هەموو شتێ بەدەستی خوایە هیچ شتێک لەو کەونە زەڕەیەک زیان و سوودی بەدەست نییە غەیری زاتی ئەڵڵا من لێ بوومەوە لە خوای درۆینە یەک خوای ڕاستەقینەمە بژاردۆ کە ئەڵڵایە خالقی ئاو و ئاگرە، خالقی شاخ و کوردستانەکەمە، خالقی خۆم و کەسوکارەکەمە، خالقی هەموو مەوجودات و مەخلوقاتە، هەتا ئەو بتانەش خەڵک دەیانپەرستن هەر خوا دروستی کردوون. بەردە، دارە، خۆرە، مانگە، لە خەڵک بووە بە خوا، ئەوانە مەخلوقی خوان، ئەبێ خاوەنی ئەوانە بپەرستی، وەک ئیبراهیمی خەلیل الرەحمان فەرمووی. یتفکرون فی خلق السماوات والارض ربنا ما خلقت هذا باطلا سبحانک فقنا عذاب النار کەواتە سەرنج بدەن ورد ببنەوە تێ بفکرێن کە دەمرن و زین و ئەبنەوە بە خەرمانی نۆک و گەن و جۆ و نیسکەکەدا کوا پار خەلەکەمان تیاکتا ئێستا بڕۆ گەنم گەنم سەوز بووە و جۆ جۆ سەوز بووە و دڕک دڕک و ڕێحانە ڕێحانە ئێمەیش هەروا هەروا زینۆ بینەوە بەلا قادرینە عەلا ئەن نسەویە بەنانە ئەو پەنجەمۆرەی پەنجەمۆری پێەکەی ئەو دەستە دەرۆک بخۆی زیندوی دەکاتەوە دروستی ئەکاتەوە هی کەس لە تۆ ناچێ و هی تۆش لە کەس ناچێ بەلا قادرین علی ان نسوی بنانە. بڕگەی دووەم چوونە دەرەوە و سەیران کردن لە بەهارا و لە هیچ وەختێکا ئەگەر ئینسان ڕچاوی چەند مەرجێ بکا قەدەغە نییە و یاسا بنێ یەکەم پاراستنی ژینگە و پیس نەکردنی ئاو هەوا و خاک خوا خوا نیشتمانێکی جوانی پێداوین با بیپارێزین هەواکەی پیس نەکەین ئاوەکان پیس نەکەین خاکەکە پیس نەکەین دوو نەشکاندنی دار و درەخت و گوڵ و گیا سەیری کە مەیشکێنە لقەکەی ڕامەشکێنە ڕایمەکێشەو مەیشکێنە گوڵەکە لێ مەکەرەوە دوو دەقیقەیە و ئەسی سێ لە دەستە هەڵی بە بڕسکێنە سەرنجی بە بۆنی بکە لێ ورد بەرەوە سێ ئازار نەدانی زیندەوەر و گیان لە بەرەماڵی و کێویەکان ئەویش مەخلوقێکی ترن لە مەخلوقاتی خوا کە لە نەتیجەی ڕاوی سەقەت لەم وڵاتەیا هیچ ئاژەڵێک نەماوە ئەوەندەی کەوا گولەی تۆپ و تەیارە بڕوا حەیواناتەکانمان نەمان و قەڵاچۆیان کردن هەندێ کەس بەڕاستی ئەوەش ستەمە، بۆیە حکومەت یاسای داناوە بۆ ڕاوکردن ڕاوی ماسی لە مانگی چوارەوە و هەروەها ڕاوی حەیواناتی تریش هەن، هەندێک یاسا و مەرجی بۆ داناوە پابەند بن پێیەوە، دڵنیا بن لە قاڵبی دین لا نادا، چونکە لەبەر بەرژەوەندی گشتییە، لەبەر مەسڵەحەتی عامە، هەر شتێکیش مەسڵەحەتی عامی تیا بوو فثم شرع اللە، شەرعی خوا لەوێیە. سێیەم یا چوارەم ئاگر نەنانەوە ئەڕۆیتە دەرەوە بەس ئاگر مەنێرەوە پێنجەم خۆپاراستن لە مادە سەرخۆشکەر و بێهۆشکەرەکان و تێکدانی خۆشی خەڵک بە سەرخۆشی و بە بێهۆشی ئەو کەسەی کەوا مادەیەک دەخوا بێهۆشی ئەکا یا سەرخۆشی ئەکا ئازادی خەڵک پێشێل ئەکا ئەزیەتی خەڵک ئەدا لەوانەیە قسەی خراپ کا لەوانەیە زەرەر لە خەڵکی با بۆیە ئەبێ ئینسان پارێزگاری ئادابی گشتی بکا کاتێ لە ماڵ چووە دەر خاڵێکی تر خێرا لێنەخوڕینی ئۆتۆمبیل و پابەند بوون بە یاساکانی هاتوچۆ لەلایەن برا شۆفێرەکان ڕێگا مەگرن سەریع مەبن و پابەند بن بە یاسا، ئەوەی کەوا دانناوە لە سەدا سەد تەتبیقی کەن بۆ سەلامەتی خۆتان و سامانەکەتان کە سەیارەکەتانە و مناڵەکانتان و هاوڵاتیانیش. ڕێگا نەگرتن و خەڵک قفڵ نەکردن لە ڕێگا و هاوین هەوارەکانە ئەویش. واجبێکی ترە کاتێ ئەڕۆیتە دەرەوە ئەبێ ئاگات لێ بێ ڕێگا لە خەڵکی دانەخەی بەر ماڵی خەڵکی نەگری بەر گەراجی خەڵکی نەگری بەر باخی خەڵکی نەگری وا چونکە خەڵک ئیشی هەیە لەوانەیە بە پێنج دەقە موسیبەتێکی گەورەت خۆ بێ کە تۆ دەرگای ڕێگەی سەیارەکەت گرتووە یا دەرگایەکت لە خەڵکی داخستووە ئینجا لە لە بەهارا و ڕۆژێکی وەک ئەمڕۆ جومعە نەفەوتاندن خاڵێکی ترە ئەبێ موسڵمانان ئەوانەی موسڵمانن باڵغن عاقڵن نێرینەن نەخۆش نین مسافیر نین ئەوانە ئەبێ جومعەیان نەفەوتێ هەر کەسێ ئەگەر تۆ دوێنێ کەوتبیتە ڕێ بۆ سەفەر تۆ پێت دەڵێن مسافر بەڵام ئەمڕۆ کە جومعەیە نابێ لە ماڵەوە بڕۆیتە دەرەوە بۆ دەشت بۆیە ناوەکانە بەم بۆ دەشتە خۆ من مسافرم مامەساوتی جومعەم لەسەر نییە نا مادەم تۆ ئەم ڕۆژی جومعەیە لێ بۆتەوە مەلا بانانی جومعە بانیاوە و تۆ مسلمانی لە شوێن و جێگەی خۆت ئیتر تۆ جومعە لەسەر فەرز بووە بڕۆی بۆ سەفەر بڕۆی بۆ ئەو لێریش دەبێت جومعە بکەیت نالی بیفەوتێ نی لەبەر ئەوە دەرنەچون لە جومعەیە بۆی جومعەکەت نەفەوتێ ئەگەر ڕۆشتی جومعەکەت نەفەوتا خەی ناکا ڕۆشتی بۆ شوێنێ لەوێ ئەو شوێنە لادەیەکی لێ جومعەی دیاکرێ بڕۆ لەوێ جومعەکە بکە خەی ناکا جومعە لە دەرودەشت ناکرێ بەڕێزان هەندێ بەڕێز فێربوون ئەڕۆن لەوێ یەکێ دۆزنەوە ئەیکەن بە ئیمامی خۆیان و قوتبەیان بۆ دا و جومعەکەن جومعە لە دەشت ناکرێ جومعە بێ لە شارا بکرێ جومعە بێ لە ناو ماڵا بکرێ ئەبێ لە ئاوەدانیا بکرێ لەبەرەوە ئەو جومعانەی کەوا ئەیکەن ئەناوی بنێن سەیران ناوی مەنێن جومعە و فەرز ئەگەر حەز دەکەن یەکێ وتارتان بۆ بدا بیدا بەڵام ناوی مەنێن بڵێ دوو کات جومعە ئەکەین و مامۆستا فڵان یا کاک گەنجی زانا وەڵا خوتبەکەی داوە نەینەکەی مەلا تایر خۆشتر بوو دەسی خۆش بێ بەقوربانی بم بەس ناوی مەنێ جومعە ناوی بنێ وتارێک هەر وەکو چۆن ئەوان گۆشت ئەخۆن سەیران ئەکەن ئەوش ناو بنێ وتارێک چونکە جومعە بێ لە شارا بێ لە مزگەوتا بێ لە شوێنێکا بێ خەڵک شتەجێ بێتیان لە هاوین و لە زستانە لە خێمە و لە چادر و لە کەپر و لە لە هاوین هاوار و ئەمانە جومعە ناکرێ بەڕێزان ئەوە ڕای زۆرینەی زۆری زانایانە ئەتوانن دوای نوێژی جومعە بڕۆن یا مناڵەکانت بەرە لەوێ دایانێ و خۆت بگەڕێرەوە جومعەکەت بکە بۆ ئەوەی جومعەکەت نەفەوتێ قیامەت و جەهەنەم بیری خەڵک ئەخاتەوە بۆی خەڵک واز لە گوناه بێنن دووەم مەتاع بێ لەزەت و چێژ وەرگرتن بێ سوود وەرگرتن بێ لە زەمانی پێغەمەری خوایە و لە هەموو زەمانێک کە ئاگرە خراوەتەوە جارێک لە وازانە فەتحی مەکە بوو سەحابەکان ڕۆشتن بۆی مەکە ڕزگارکەن پێغەمەری خوا صلی الله علیه وسلم فەرمووی هەر سوارێک ئاگرێک باتەوە ئاگری زۆریان کردەوە بۆی دوژمن لە زۆری ئاگرەکان بدۆخێت ئەو مەشخەڵانە ئەوەنەی تر ورەی دوژمنی هێنایە خوارەوە و چۆکی شکاندن کەواتە مەبەست لە ئاگر ئەو قەزدەیە ڕۆی دەبەردەمی ئاگر ئەگەر بە تەعزیم سەیری بکەی خەتەرە بەڵام ئەگەر سوودی لێوەرگری عیبێکی تیا نییە و نییە شێ حەسەنی گڵە زەردە ڕەحمەتی خوای لێبێ ئاگری کردووەتەوە لە گڵە زەردە بەرامبەر سلێمانی شەوانی سەری مانگ و بنی مانگ بۆی بڵێ ئەمڕۆیەکی مانگە و بەیانی جەژنی ڕەمەزانە و بەیانی جەژنی قوربانە و لە سلێمانیەوە بینیویانە و وا ئیستیفادەیان لە ئاگرەکەی ئەو کردووەتەوە بەڕێزان کورتەیەک باسی سەفەرەکەیش دەکەم لە چوار پێنج دەقیقەیا هەرچەند زۆر هیلاکم سەفەرێکم کرد جومعەی پێشوو لەگەڵ کۆمەڵێ بەڕێزی شاری هەڵەبجە بۆ بەغا بە عینوانی ئەوەی ئێمە بتوانین شتێک لە داخوازی و داواکاری ئەم شارە بگەیەنین بە بەرپرسانی عێراق ڕاستەوخۆ خۆ نوێنەرمانەیە لەوێ ڕەیس جموورمان لەوێیە، وەزیرمان لەوێیە، ئەندام پەڕلەمانمان لەوێیە، جێگری پەڕلەمان لەوێیە، زۆرمان لەوێیە. بەڵام ئەمەیان شتێکی تایبەتی بوو، من تەکلیفم لێ کرا کەوا منیش ببم لەو وەفدە. زۆر بەڕێزیش هەیە، ئەنواع هەیە، دەستی خۆش بێ. هەیە ئەڵێ بەخوا مەلا تاهیریش بەکاریان هێنا. هەیە ئەڵێ بەخوا ئەو لەوێ نەبوایە دنیا کاول دەبوو. وەڵا هیچی وا نییە. لە یەک وم ئەدنیا کاول نەبوو لە یەش نەبووم ئەدنیا کاول نەبوو بەڵام ڕۆشتووم ئەوەی عەقڵم پێیش کاول دینم ڕێگەی داوم وتوومە بەبێ میکیاج بەبێ ئارایش بەبێ دیبلۆماسیەت بەبێ موجامەلە ئەوەی باش بووە بۆ هەڵەبجە وتوومانە منیش لە هەموویان ڕەقتر و توندتر بە ڕەییسی و جمهوور و بە سەرۆکی حکوومەت و بە سەرۆکی پەڕلەمان و بە هەرچی مەجلیسی شیعە و سوننە و ئەوانایە لە باندا پەڕلەمانە کوردەکان دووانە بابە هەڵەبجە یەکێک بوو لە ئەسبابی ڕووخاندنی سەدام چونکە ئەمریکا ئەوروپا هاتن ئەیان و بۆ چەکی کۆمەڵکوژە گەڕێن دەستیان نەکەوت ئێمە بە ڕەسمی دامانە دەستیان ئەمە لە هەڵەبجە کیمیاوی و ئەعساب و خەردەل و سیانید بەکارهاتوون هەڵەبجە بیست و حەوت زاوا قەسف کراوە ڕۆژانە لێمان ئەمرێ کەلاوەکانمان باقین بیکەن بە خاتری خوا وەرن بەدەممانەوە شارەکە زینو کەنەوە تعویزی خەڵکەکە بدەنەوە مادەی کیمیاوی قەدەغەکە لە عالەمە مەنفەسمان لێ بکەنەوە بودجەمان بۆ دیاری بکەن بووین بە پارێزگا هەر بچکۆلە ئەبینەوە خولاسە بە قەدر و حورمەتەوە زۆر بە قەدر و حورمەتەوە ڕێز لە وەفدی هەڵەبجە گیراوە لەبەر من نا لەبەر قایمقام نا لەبەر ناوی هەڵەبجە لەبەر گەورەی هەڵەبجە لەبەر ڕێزی هەڵەبجە زۆر بە ئیحتیرامەوە ڕێز لە وەفدە گیراوە ئەوەندە گەورە سەیری ئەوەم نەکراوە لەوانەیە لە ئەڵمانیا و کەنەدا وەک باتای ئەوەنە ئەوەنە نەزی لێ نەگیرایە داخوازیەکانی ئەم شارە تقریبا یانزە خاڵ دامانە بە سەرۆکی پەرلەمان کە دوێنێ هات لە هەڵەبجە بەیانی تەسیری وەفدەکەی کرد وعد و بەڵێنی دا کاری لەسەرەکەم هەڵەبجە قەرزە لە گردنمانە و خەڵکی بە شەرەفی کورد زۆر بە هیمەت و بەغیرەتن بەقەدەر شاخەکانتان هیمەتان بەرزە خۆتان گرت لە بەردەمی کیمیاباران و زوڵم و زۆر و ستەما زاڵمان ڕۆشتن ئێوە ماونەتەوە سوپاسی کوردی کرد بۆ ئەو باوەشکردنەوە بۆ ئەو ئاوارانەی دوو ملیۆن خەڵک لە ناومانایە بەم برسێتیە بەم بێ مەعاشیە بەم بێ سەروبەریە بەڵام هاوکاری برا ئاوارەکانمان کردۆ یارمەتیانە دێن باسی بوجەمان کرد باسی مەعاشمان کرد خەڵک مناڵەکەی ناتوانێت بیبا بۆ مەکتەب پێشمەرگە لە موسڵەوە هەتاوەکو سەعدیە بەری گرتووە بە درندەترین دوژمن ئێوە مەعاشی پێشمەرگە نادەن ئێوە موچەی پێشمەرگە نادەن خلاصە ڕۆشتین ئومێدەکەم بەرهەمی هەبێ بۆ هەڵەبجەیەکان بۆ ئیسلام بۆ مسلمانان بۆ گەلی کوردی چەوساوە و دڵنیایشتان ئەکەم هیچ زیانێکی نەبووە و هیچ زیانێکیشی نابێت و بەردەوامیش ئەبین و سوور ئەبین لەسەری و داوای لێبوردن ئەکەم هەڵەبجە پێویستی بە دەستێکی دڵسۆز هەیە پێویستی بە لیژنەیەک هەیە مارکی حیزبی پێوە نەبێت دەستی حیزبی لە دوا نەبێت دێن ژیرەکانی هەڵەبجە مەلاکانی هەڵەبجە معەلیمەکان دکتۆرەکان شاعیرەکان پێشمەرگەکان فەلاحەکان ژنەکان پیاوەکان هەموو توێژ توێژێکی هەڵەبجە یەک لیژنەی گەورە دروست بێنم هەڵەبجەیە یەک لیژنەی گەورە عەدەدی بەقەدەر پێویستی توێژەکانی هەڵەبجە بێت، ئەوانە نوێنەری ڕاستەقینەی ئەم گەلە بن لەبەردەم خارج و داخلا، لەبەردەم هەرێم و بەغایا، لەبەردەم ئێران و تورکیا، ئەوانە نوێنەری ڕاستەقینە بن، حەقبێژ بن، داوای حەقکەر بن، تەنازول نەکەن، بە هیچ جۆرێ نەیەنە خوارەوە، مساوەمە لەگەڵ لەسەر مافی ئەو گەلە نەکەن، تا ئەوە نەکەین هەر بۆ دواوە ڕۆین. دنیا ڕژاوەتە هەڵەبجە بەرنامەیە نیە بۆ بەخێرهاتنیان بەرنامەیە نیە بۆ تەنزیم کردنیان ناتوانین بۆنەکی باباران بقۆزینەوە ناتوانین ناتوانین سود لە بۆنەکانمان وەربگرین لە جمعی ترا ئیشاڵا باسێکم خوا لە گوناهی منێوەش خۆش بێت عاقبەتمان خێر بکە ئیسڵاحی حاڵمان بکە سەرکەوتو سەرفەرازمان بکە